ئەڵقەی چوارەم. هەواڵێکی خۆش لە گەرمەی ئەم دڵتەنگی و بێزاریەدا هەواڵێکی خۆشیان داینێ پاش دوو مانگ هەوڵدان دایکم توانیبووی بەڵێن لە کاربەدەستانی قوتابخانەکە وەربگرێ بۆ ناردنەوەمان بۆ کارگەی لامبێت بۆ چاوپێکەوتن. درێژەی نەدەینێ. بەرەو ئەوێ بەڕێخراین و کە گەیشتین دایکم لەبەر دەرگا چاوەڕێی دەکردین. هێشتا هەر بەرەبەیان بوو. بۆیە هەرسێکمان لە قەنتەرەی کارگەکەوە بێ خشپە دەرچووین. جێگەمان نەبوو لێی بحەوێینەوە، لەبەر ئەوە ملمان نا بۆ باخی کینینگتن کە نزیکەی میلێک لەوێوە دوور بوو. سێدنی برام نۆ پەنسی لەناو دەسەسڕێکدا گرێ دابوو، نازانم لە کەیەوە ئەم نۆ پەنسەی هەڵگرتبوو. بەوە نیو پاوەند تووەڕەشەمان کڕی و سەلەوەیانیمان بە تووەڕەشە خواردن لەناو باخەکانا ڕابوارد. کە ئەوە تەواو بوو سیدنی گەڕا هەندێک کاغەزە شەڕی کۆکردەوە و لولی دا و هەندێ داوە دەزووی لێ ئاڵان تاوەکو نیمچە تۆپێکی لێهات بەوەش پێکەوە هەندێ بالەمان کرد. نیوەڕۆ چووینە چایخانەیەک و ئەو پارەیەی پێمان مابوو دامان بە کێک و چای کە بە کولە مەرگی بەشی کردین. پاش نیوەڕۆ گەڕاینەوە بۆ کارگەکە. وەکو دایکم بە گاڵتەوە وتی، تاکە گەیشتینە ئەوێ بچین بە سەر چاییدا، لە سەرو چاوی کاربەدەستانی کارگەکە تووڕەیی دەباری. چونکە دەبوو جارێکی تری جلەکانمان بدەنەوە بەر هەڵم و من و سێدنیش ماوەیەک لەوێ بمێنینەوە. پاش ماوەیەک نێرراینەوە بۆ هانۆیل و ئەم جارە نزیکەی ساڵێکمان لەوێ بردە سەر. کە تێیدا من دەستم بە خوێندن کرد و فێری ئەوە بووم وشەی چاپلن بنووسم کە ناوی خۆمە. ئەم وشەیەم خۆش دەویست چونکە بەلامەوە لە خۆم دەچوو. قوتابخانەی هانوێڵ کرابوو بە دوو بەشەوە، یەکیان بۆ کوڕان وەوی تریان بۆ کچان. پاشنیوەڕوانی شەممە گەرماوی قوتابخانەکە بۆ منداڵان قۆرخ دەکرا و هەندێک کچ کە لەوان هەراشتر بوون دەیانشتن. تەمەنم هێشتا نەبوو بە حەوت ساڵ بەڵام هەستم بە شەرم دەکرد کە خۆم بۆ کچێکی چواردە ساڵ شل بکەم و ئەویش بە پارچە قوماشێکی دڕ هەموو ئازای لەشم بشوە ئەگەر چی لەم خۆشتنانەدا توندکاریەکی یەکجار سەخت لەلایەن کاربەدەستانی قوتابخانەکەوە بە خەرج دەدرا. کە پێم نایە حەو ساڵییەوە لە بەشی مناڵە وردەکانەوە نێررام بۆ بەشی مناڵە هەراشەکان کە لە حەو ساڵەوە تا چواردە ساڵی تێدا بوو. ئێستا بۆم هەیە لە هەموو ئەو شتانەدا بەشداری بکەم کە بۆ منداڵە هەراشەکان قەدەغە نییە، وەکو، مەشقکردن، پیاسەکردن لە دەرەوەی قوتابخانەکە کە هەفتەی دوو جار رێی کردنی درابوو. ناڵێم لە هانوێڵ خراپ ئاگاداری دەکراین بەڵام شوێن و ڕێگاکەم وا لەبەر چاو کەوتبوو ئەگەر ببوایە بە بەهشتیش هەر لی پەست و بێزار بوو. ئەوەندە برابووین بۆ پیاسە و ڕێکردن ئیتر هەر تامی تێدا نەمابوو. بەڕاستی ئەم ڕێکردنەم بەلاوە جۆرێک بوو لە ئازاردان. دێهاتەکانم لێ بووبوون. بەخێو، چونکە ئەوەندە بە بەردەمیاندا بە پیاسە برابووین و خەڵکەکە لێمان ڕامابوون و توانجیان تێگرتبووین. هەر کە بە بەردەم ئاواییەکدا تێپەڕمان دەکرد، خێرا دەیانوت، ئەها، یارۆکانی تەمەڵخانەکە هاتنەوە. ئەگەر یەکێ خەتایەکی گەورەی بکردایە، هەموو قوتابییەکان لە حەوشەی قوتابخانەکە کۆ دەکرانەوە و لەبەر چاوی ئەوان ئەو کەسە جەڵدەی لێ دەدرا. دوو کەس لەسەر تەختێک درێژیان دەکرد و شەتەکیان دەدا، ئینجا پانتۆڵەکەیان تۆزێ دەهێنایە خوارەوە و کابرایەک کە ناوی کاپتن هندیرام بوو جەڵدەکانی لێ دەدا. هندیرام بەر لەوە ئەفسەری هێزی دەریایی بوو. بۆ جەڵدەلێدان دارحیزەرانێکی بەکار دەهێنا کە بە ئەستوورایی پەنجەیەک دەبوو چوار پێ درێژ بوو. هەر جارە لە سێ دارەوە تا شش داری دەوەشاند یەخ وە جەڵدە لێدان بە نسیبی دوژمنت بێ کەم قوتابی هەبوو خۆی لەبەر سێ جەڵدە زیاتر ڕاگرێ هەرکە لە سێ تێپەڕی بکردایە بەسە زمانە دەکەوتە هاوار و ناڵە و زۆر جاری لە هۆشی خۆی دەچوو چەند کەسم دیوە لە هۆشی خۆی چووە لێدانەکە پیاوی لە دەست و پێدەخست بۆیە پاش تەوابوونی دەبوو بە چوار دەستەکی هەڵگیرێ و ببرێ لە جێگەیەک درێژ بکرێ ئەمە ئەگەر حیزەران بەکاربهێنرایە، خۆ ئەگەر بەڵاڵووک بەکاربهێنرایە ئەوا مەسەلەکە دەبوو بە شتێکی تر، چونکە پاش داری سێهەم مناڵەکە دەبوو یەکسەر هەڵگیرێ بۆ تیمارکردن ببرێ. منداڵەکان هەمیشە ئامۆژگاری یەکتریان دەکرد کە هیچ تۆمەتێک ئینکار نەکەن تەنانەت ئەگەر درۆش بێ، چونکە هەر کە بووترایە بەڵێ وا ساغ بۆوە کە فڵانە کەس وای کردووە ئیتر شەش دارەکەی دەبوو نۆشیگیان بکردایە. بۆیە تاوانبار بوونایە یان بێ تاوان، زۆر جار منداڵە بەسە زمانەکان زمانیان دەشکا و هیچیان بۆ نەدەوترا. یەکەم جەڵدە لێدانم هێشتا هەر لەبەر چاوە. لە ناکاودا قوتابخانەکە خرۆشا و دوای نەختێک بێدەنگییەکی سامناک باڵی بەسەر هەموو قوتابییەکاندا کێشا. لە ناو کۆمەڵێکدا وەستابووم و دڵم لەسەر سەد لێی دەدا کە کاربەدەستان بە پەرتاو خۆیان کرد بە ژووردا. ئەو بەدبەختەی کە بڕیار درابوو جەڵدەی لێ بدرێ لە پشت مێزەکەوە وەستابوو. ئەوەندە بچکۆلە بوو بۆوە کە بە ئاستەم پیاو دەیتوانی لە شان و ملی بەولاوە ببینێ. تاوانەکەی ئەوە بوو گوایا هەوڵی دابوو لە قوتابخانە هەڵێ. بەڕێوەبەر لە سەر خۆ تاوانەکانی خوێندە و ئینجا ڕووی کردە مناڵەکە و لێی پرسی، گوناهباریت یان نا؟ بەسە زمانە زمانی بەسترا. وەکوو بینی ئاو دەلەرزی. بەرەو مێزی جەڵدە لێدانەکە بکێشیان کرد، ئەوەندە ورد بوو نەیدەتوانی خۆی سەرکەوێتە سەری بۆیە سندوقێکی سابونیان بۆ هێنا تا بیخاتە ژێر پێی و سەرکەوێتە سەر مێزەکە شەتەکیان دا و پانتۆڵەکەیان نەختێک هێنایە خوارێ و سێ داریان بە داربەڵاڵوک لێدا و یەکسەر بردیان بۆ تیمار کردن. ڕۆژانی پێنجشەمە ناخۆشترین ڕۆژی هەفتە بوو. چونکە ئەوانەی کە بۆ جەڵدەلێدان ناویان دەردەچوو لەو ڕۆژەیە ئاگادار دەکران کە خۆیان بۆ ڕۆژی هەینی ئامادەکەن. زۆر جار مەسەلەکە وا ڕووی دەدا لە کاتێکا هەموو خەریکی یاریکردن بووین لە ناو حەوشەی قوتابخانەدا، لەناکاوە کاپتن هێندەرەم بە خۆی و بۆڕییەکی قەوانەوە پەیدا دەبوو و دەستی دەکرد بە خوێندنەوەی ناوی ئەوانەی بیتاقەیان بۆ دەرچووبوو. پێنجشەمەیەک ناوی منیش خوێندرایەوە. تا ماوەیەک حەپەسام، چونکە هیچم بە خۆم شک نەدەبرد، هەراسم لێ بڕا و هەندێ جاریش دڵی خۆم دەدایەوە بەوە کە مەسەلەکە لەوانەیە هەر ترساندن بێ. ڕۆژی هەینی بانگ کرام بۆ لای بەڕێوەبەر، سەیرێکی کردم وتی، دەڵێن تۆ ئاگرت لە ئاودەستخانەکان بەرداوە. هەرگیز ئەمەم نەکردبوو، هەندێ مناڵی تر لە ناو ئاودەستخانەکانا ئاگریان لە کاغەز بەردابوو. منیش بۆ بەدبەختی بۆ کاری سەرئاو لەو کاتێ هاتم بۆ ئەوێ بەسەر مەسەلەکە کەوتم لی پرسم تاوانباری یان نا یەکسەر ئامۆژگاری ئاوەڵەکانم هاتەوە بیر کە هەرگیز نەکەی بڵێ بۆیە بە ناچاری بەڵام بە تووڕێیەوە هاوارم کرد تاوان بارم تاوان بارم تاوان بار پەلکێشیان کردم بۆ سەر مێزە بۆر و سێ جەڵدەیان لێدا لێدانەکە لێدان نەبوو بەڵکو پێوەدانی دوو پشک بوو هەناسەم سوار بوو بەڵام فرمێسک بێ بە چاوم دا نەهاتە خوارەوە. بێ درۆ غەزلی بووم و هەستم بە سەربەرزی و جۆرە پاڵەوانییەک دەکرد. بە چوار دەستە کێل گیرام و برام لەو دوورە فڕێدرامە سەر کەرتە حەسیرێک بۆ ئەوەی لەوێ بێمەوە سەر خۆم. چونکە سێدنی لە چێشتخانەیا کاری دەکرد. لەم سزادانەی من ئاگادار نەبوو تا ئەو کاتە نەبێ کە لەگەڵ قوتابییەکانی ترا بۆ ژووری جیمنازیۆم هێنرابوو کە سزادانەکەی تێدا دەکرا و لەوێ سەیری کردبوو. ئەو سەرەی لەو دیوی مێزەکەوە دیارە سەری منە لە پاشدا پێی وتم کە جەڵدەیان لێ دەدایت هیچم بۆ نەکرا لە داخا دەستم کرد بە گریان زۆر جار بە ڕێکە و بە چێشخانەدا تێدەپەڕیم و سێدنی خێرا بابۆڵەیەکی گەورەی کەرەی بۆ دەکردم و دەیاخنیە ژێر کراسەکەمەوە تا کەس نەیبینێ منیش بە دزیەوە بێ خشپە فرتەم لێ دەکرد و دوایی لەگەڵ برادەرێکمدا پێکەوە دەمان خوارد. بەڵام ئەم دەستی ناو ڕۆنەش ئەوەندەی نەکێشا چونکە پاش ماوەیەک سێدنیان نارد بۆ مەشەکردن لەسەر پاپۆڕێک کە ناوی ئەکس ماود بوو. کە منداڵەکان دەگەیشتە یانزە ساڵ سەرپشک دەکران لەوەی بچن بۆ هێزی دەریایی یان ببنە سەربازی لەشکر ئەگەر بچوونایە بۆ هێزی دەریایی ئەوە دەنێرران بۆ سەر ئەو پاپۆڕە ئەمە بە زۆر نەبوو بەڵام سێدنی خۆی سەرو سەودای لەگەڵ دەریا و دەریاوانیدا هەبوو، بۆیە لە هانوێڵ بە تەنیا بەجێی هێشتم. قژ بەلای منداڵەوە شتێکی یەکجار خۆشەویستە، بۆیە کە یەکەم جار دەتاشرێ زۆریان پێ ناخۆشە، زۆر جاریش بۆی دەگرین، جا قژەکە لوول بێ یان خاو، درێژ بێ یان کورت. شتەکە ناگۆڕێ، چونکە وا هەست دەکەن بەمە شتێک لە شەخسییەتیان دەپچڕێت. وا رێکە و جارێکیان. جۆرە کەچەڵییەک لە قوتابخانەکە بڵاو بووە و لەبەر ئەوەی کەچەڵی بە ئاسانی لە یەکێکەوە دەچێ بۆ یەکێکی تر، ئەوانەی کە گرتبوویان خێرا کەرنتێنە دەکران و دەنێرران بۆ نهۆنی یەکەم کە بە سەر حەوشە گەورەکەی قوتابخانەکەیا دەیڕوانی. زۆر باشم لە بیرە چۆن لە خوارەوە بە جۆرە قێزێکەوە سەیری ئەوانمان دەکرد و ئەوانیش بە کزییەوە چاویان دەبڕییە ئێمە. قژیان لە ڕەگەوە تاشرابوو بە ئەیۆدین کە بۆ تیمارکردن لە برینەکانیان درابوو، بەڵەک بووبوو. بەڕاستی دیمەنیان ناشرین بوو. ڕاستە دەڵێن ئەوەی بترسێ ناخەڵەسێ، منیش ئەگەر بڵێم لە ترسی تووشبوون خەوم لێ نەدەکەوت زۆر لە ڕاستی دوور نەکەوتوومەتەوە، کەچی ڕۆژێکیان لە کاتێکا لە هۆڵی نان خواردنا ڕاوەستابووم سیستەرێک لەولاوە وەکو با هات و لای من هەڵوێستەیەکی کرد و تێسکێکی قژمی لادا و یەک بە خۆی هاواری کرد کەچەڵ! دەدوت بە ڵایەکەو لە ئاسمانەوە بە تایبەتی وەک بروسکە بۆ من دا هاتوەتەوە لە ترسا حەپەسام و هیچ قسەم بۆ نەهات ئەوە نەبێت دەست بکەم بە گریان بەڵێ یەکسەر برام بۆ کەرەنتێنە و سەرم لە بنەوە تاشرا و تیمار کردن بە ئەیۆدین دەستی پێ کرد وام بۆ دەرکەوت کە هەرگیز لە بن نایە چونکە پاش چەند هەفتە هێشتا هەر دەیانوت هێشتا لە کوێتە؟ بۆ ئەوەی بەو شێوە ناحەزەوە دەرنەکەوم، دەستەسڕێکم بەسەرمەوە ئاڵاندبوو کە پێیەوە دەق لە کوڕە کەچەڵەی ناو چیرۆکە ئەفسانەییەکان دەچووم و بە درێژەی ئەو ماوەیەی کە لە کەرەنتێنە بووم یەکجار چییە سەرم بۆ خوارەوە شۆڕ نەکردەوە نەوەک ئەوانی خوارەوە گاڵتەم پێ بکەن. لە ماوەی کەرەنتێنەدا دایکم سەرێکی لێدام و وەکو بۆی باس کردم هەوڵی ئەوەی دەدا لە جێگایەک ژوورێک بگرێت تا تێیدا یەک بگرینەوە. هاتنی بۆ لام و ئەو هەواڵە خۆشە وەکو تاوەبارانێکی پاش باران بڕانێکی زۆر بۆ درەختێکی پەژموردە وابوو. ئەوەندە بە دەق و جوان و ڕێک و پێک بوو کە شەرمم بە خۆم هات بە دیمەنە ناشرین و سەرەیەوداوییەوە بچمە تەنیشتیەوە. سیستەرێک لەو لایەوە هات و کە گەیشتە ڕاست ئێمە هەڵوێستەیەکی کرد و ڕووی کردە دایکم و وتی، لێی مەگرە کە سەر و چاوی پاک و تەمیز نییە. دایکم پێکەنی و باوەشی پێدا کردم و بە خۆێ گوشیم و بە دەم ماچ کردنەوە پێی وتم. سەد ئەمەندەی تر پیس و پۆخڵ بێت هەر خۆشمەوێ. پاش ئەوە ئەوەندەی پێ نەچوو سێدنەی پاپۆڕی ئێکسماوتی بە جێ هێشت و منیش لە هانوێڵ نەمام و لەگەڵ دایکمدا یەکمان گرتەوە. لە پشت باخچەیەکەوە ژوورێکمان گرت و دایکم تا ماوەیەک توانای بەخێوکردنمانی هەبوو، بەڵام ئەمە ئەوەندە بڕی نەکرد چونکە دایکم کارێکی وای دەست نەکەوت کە بمانژێنێ و باوکیشم دەستی تەنگ بووبوو، بۆیە ناچار ماین بگەڕێینەوە کارگە. لەو ماوە کورتەدا وەک بێچووە پشیلەی چاونەپشکوتوو چەند جێی پێمان گۆڕی و ئەمەم بە دامەکردنێک دەهاتە بەرچاو کە دوا خانەی دیسانەوە کارگە بوو. بەڵام ئەم جارە چونکە نەختێ لە کارگە کۆنەکە دوور بووین، نێرراین بۆ کارگەیەکی تر و لەوێشەوە نێرراین بۆ قوتابخانەکانی نۆروود کە گەلێ لە هانوێڵ ناخۆشتر بوون. گەڵای دارەکانی زیاتر ڕەش داگیرساو بوون و دارەکانیشی قووشتر بوون. ڕاستە، دەوروبەرەکەی ڕەز و باخی زۆرتر بوو، بەڵام هەر شوێنەکە خۆی مایەی دڵتەنگی بوو، هیچ بابەتێکی دڵکرانەوەی تێدا نەبوو. ڕۆژێک. لە کاتێکا سێدنی خەریکی تۆپێن بوو، دوو سیستەر بانگیان کرد و شتێکیان بە گوێی دا سرکاند. سێدنی خۆی تێک نەدا و گەڕایەوە بۆ یاریکردن. پاش ئەوە چاوم لێ بوو، خۆی دزیەوە چووە پەناکەیەوە و دەستی کرد بە گریان. سیستەرەکان پێیان وتبوو کەوا دایکم نێرراوە بۆ شێتخانەی کێن هێڵ. کە بە منی وت، باوەڕم نەکرد، نەشگریام، بەڵام خەم و نائومیدییەکی زۆر دایانگرتم. لە دڵی خۆماوتم دەبێ بۆچی وای لێ هاتبێ دایکم کە ئەوەندە گاڵتە چی و ڕۆح سووک بوو چۆن دەبێ شێت بوو بێ چۆن دڵی خۆم بەوەش دەدایەوە کە لەوانەیە بان قەست وای لە خۆی کردبێ کە وێنەیم بە شێتی دەهێنایە بەرچاوی خۆم موچڕکێکم بە لە شادەهات دوای ئەوە هەواڵەکەمان بە شێوەی ڕسمی پێوترا هەروەها ئەوەشمان پێوترا دادگا فەرمانی بۆ باوکم دەرکردووە کە سەرپەرشتی من و سێدنی بخاتە ئەستۆی خۆی مەسلەی ژیان لەگەڵ باوکمدا پڕمەترسی بوو من بەش بە حاڵی خۆم لە هەموو ژیانمدا دوو جاردی بووم جارێکیان لەسەر شانۆ و ئەوی تر کە لە باخچەی بەردەمی ماڵەکەیەوە لەگەڵ ئافرەتێکە دەهاتنە دەرەوە کە بینیمی بە پەنجە ئیشارەتی بۆم کرد کە بچم بۆ لای و کە چوومە بەردەمی لی پرسییم ناوە چییە؟ کە دیم مەسەلەکە نەختێ ئاڵۆز و سەیرە خۆم لێنە ناس کرد و وتم چارلی چاپلن. کەوام وت سەیرێکی ماناداری ئافرەتەکەی تەنیشتی کرد و دەستێکی کرد بە گیرفانی دا و نیو کراونێکی کردە دەستمەوە منیش بێ ئەوەی ورتەم لێوە بێ دەستم نوقاند و بام دایەوە و یەکسەر چوارناڵە هەتا لای دایکم تێم تەقاند و پێم وت کەوا